خودای گەورە خۆی ئەزانێ مەعنای چیە. ذکر رحمت ربک عبده زکریا. ئەمە باسی میهرەبانی خودای تۆیە لەگەڵ زەکەریای بەندەی خۆی. اذ نادی ربه نداء خفیا. کاتێ کە زەکەریا بە پەنهانی لە خودای خۆی پاڕایەوە. بەڕاستی من لە خزمەکانم ئەترسم کە پاش خۆم بە چاکی شوێنم نەگرنەوە و لە دین لابدەن، ژنەکەیشم نەزۆکە و مناڵی نابێ، بۆیە لە میهرەبانی تۆ ئەپاڕێمەوە کوڕێکم پێ ببەخشی سەرداری ئەم خانەدان و جێگا و ڕێگایە بکات. یەریثنی ویەریث من ئال یعقوب وجعله رب رضیا. زەکەریا عەرزی خودای کرد وتی خودایە نیشانەیەکم بۆ دیاری بکە لەسەر بەجێ هاتنی ئەم داخوازیە خودا وەڵامی دایەوە فەرمووی نیشانەت ئەوەیە سێ شەو و سێ ڕۆژ بێ ئەوەیش کەر و لاڵ بی بە ئیشارە نەبێ ناتوانی قسە لەگەڵ خەڵک بکەیت و تەنها خەریکی یادی خوا ئەبی یا یحیی خذ الکتاب بقوة وآتیناه الحکم صبیا جا کە یەحیا گەورە بوو و پێگەیشت پێمان وت، ئەی یەحیا! بە هێز و ئیرادە و توانەوە تەورات هەڵبگرە و کاری پێ بکە و بە خەڵکی ڕابگەیەنە، وەک پێغەمبەرە پێشوەکان. یەحیا هەر لە مناڵییەوە عەقڵی تەواو و پێگەشتنمان پێدا و فێری تەورات و حوکمەکانی بوو. وحنانا من لدنا وزکاة وکان تقیا هەروەها بەزەیی و میهرەبانیمان خستە دڵیەوە بەرامبەر بە خەڵک و بەتایبەتی هەژاران و بێهێزان. لەگەڵ خاوێنی دڵدا، بەڕاستی یەحیا لە خودا ترس بوو و خۆی لە گوناه ئەپاراست. سەلام لەلایەن ئێمەوە لەسەر ئەو بێ لەو ڕۆژەدا لەدایک بووە و لەو ڕۆژەدا ئەمرێت و لەو ڕۆژەدا کە بۆ حەشر زیندووەکرێتەوە. واذکر فی الکتاب مریم اذ انتبذت من اهلها مکانا شرقیا. لە قورئاندا باسی بەسەرهاتی مەریەم بکە کە چۆن لە ماڵی خۆیان جیابووەوە و لە جێگایەکدا دانیشت لە ڕۆژهەڵاتی بەیت المەقدسەوە. ئنجا عیسای بوو. عیسا لە ژێر داوێنیەوە بانگی لێ کردو پێی وت، خەم مەخۆ، خودا یەکێکی پڕ قەدری لە ژێر داوێنتا دروست کردووە کە لای خوداو لای بەندە پایەو حورمەتی هەیە. وهزی الیک بجذع النخلە تساقط علیک رطبا جنیا. فأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا جا کوڕەکەی هەڵگرت و هاتەوە بۆ ناو قەومەکەی کە چاویان پێ کەوت بە مناڵەکەوە هەڵی گرتبوو وتیان ئەی مەریەم شتێکی درۆ و بێ ئەسڵت هێناوە واتە مناڵێکی بێ باوکت هێناوە ئەو مناڵەی بەو جۆرە لە مریەمی عەزرا لە دایک بوو ئەوە عیسای کوڕی مریەم بوو قسەی ڕاست وەربگرە ئەو قسەی ئەوان واتە کافرەکان گومانیان خراپە تیایا و هەر لایێ بە جۆرێ قسەی لێ ئەکەن. ما كان لله أن يتخذ من ولد ئەو کافرانە بترسێنە لە ڕۆژی داخ و خەفەت خواردن کە پاش حیساب لەگەڵ کردن و لێپرسینەوەیە و ئیتر هەموو شتێ ئەبڕێتەوە و بەهەشتی و دۆزەخی لێک جوێ ئەکرێنەوە و ئەوانیش ئەمڕۆ لە غەفڵەت و فەرامۆشی دان و ئیمان ناهێنن. ئینا نەحن نەریث الارض ومن علیها وئیلینا یرجعون. باوکی ئیبڕاهیمیش بە ئیبڕاهیمی وت، ئەی ئیبڕاهیم، ئایا تۆ ڕووت لە خواکانی من وەرگێڕاوە، واتە دەستبەرداری ئەو بتانە بووی کە من ئەیانپەرستم؟ ئەگەر واز لەم بیروباوەڕەت نەهێنی بەردەبارانت ئەکەم، دەبڕۆ تا ئەتوانی لێم دووربکەوەرەوە. جای شەبمەوە لێتان و کەنارتان لێ ئەگرم لە خۆتان و لەو بتانەیش لێیان ئەپاڕێنەوە و هاواریان لێ ئەکەن بێ لە خوا و هاوار ناکەنە خوا و هاوار لە پەروەردگاری خۆم ئەکەم هیوام وایە لە هاوار لێ کردنی خودای خۆما نائومێد نەبم. فلما اعتزلهم وما یعبدون من دون الله وهبنا له هەروا لە قورئانا ناوی ئیدریسیش بهێنە ئەو بەڕاستی ئینسانێکی ڕاستگۆ و پێغەمبەر بوو. ورفعناه مکانا علیا. بڵندیشمان کردەوە بۆ شوێنێکی بەرز، واتە بۆ ئاسمان، یا بۆ پایەیەکی بڵند کە پایەی پێغەمبەریە. ئەمانە کە خودا نیعمەتی خۆی ڕشتووە بەسەریانا لە پێغەمبەران لە نەوەی ئادەم و لە نەوەی ئەوانەی لەگەڵ نوح لە کەشتیەکەیا هەڵمان گرتن و لە نەوەی ئیبڕاهیم و ئیسڕائیل کە حەزرەتی یەعقوبە و لەوانەی هیدایەتمان داون و هەڵمان بژاردوون کاتێ فەرموودەی خوایان بەسەرا بخوێنرایەتەوە بەڕوودا ئەکەوتن و سوژدەیان ئەبرد بۆ خوا و لە ترسی خوا دەستیان ئەکرد بە گریان. هل تعلم له سمیا. خوای ئاسمان و زەوی و نێوانیانە بیپەرستە و خۆڕاگرە لە پەرستنیا، ئایا هاو ناوێکی ئەو ئەزانی؟ دیارە نا، چونکە کەس هاو ناوی نیە، لەبەرئەوە کە لەو بەولاوە کەس بەڕاستی خوا نیە. ثم ننجی الذین اتقوا ونذر الظالمین فیها جثیا جا پاش ئەوەی هەموومان بردنە دۆزەخەوە ئەوانەیان کە باوەڕیان بە خوا بووە و لە خوا ترساون ڕزگاریان ئەکەین و ئەیانهێنینە دەرەوە و ستەمکارەکان لەسەر ئەژنۆ لەوێ ئەهێڵینەوە پێش ئەمانەیش زۆرمان لە ئەهلی چەرخ و زەمانەی تر لەناو بردووە کە کەلوپەل و دارایی و شتی لەبەرچاوی جوانتر لە هی ئەمانەی ئێستایان بووە، واتە ماڵی دونیا شتێ نییە پیاو شانازی پێوە بکا و بە بەڵگەی پایە بڵندی لای خوای بزانێ. قل من کان فی الضلالة فلیمدد له الرحمن مدا. ئەو کەسەی لە گومڕاهیدایە با خودا هەر درێژە بە ئەحواڵی بدا و جڵەوی بۆ شۆڕ بکا، جا کاتێ چاویان بەو شتە ئەکەوێ کە خوا گفتی پێ داون کە یا هاتنی سزای دونیایە یا هاتنی ڕۆژی قیامەتە ئەو کاتە ئەزانن و تێ ئەگەن کێ لە بارەی پایە و پلەوە شوێنی خراپترە و لە بارەی لەشکر و یارمەتی دەرەوە لاوازتر و بێ دەسەڵاتترە. خودا هیدایەت و ڕێدەرکردن زیادەکا بۆ ئەوانەی هیدایەت دراون و ڕێنمونی کراون و ئەو کردەوانەی ئەمێننەوە بۆ ڕۆژی قیامەت باشترن بۆ ئادەمیزاد بەلای خواوە و لە ڕووی پاداشیشەوە چاکترن و لە بارەی هیوا پێدارییەوە باشترن. واتە بۆ ئەوە ئەشێن ئینسان چاوەڕوانیان بێ و بەتەمایان بێ. ونرثه ما یقول ویأتینا فردا. کە مردیش هەرچی کە ئەیڵێ و هەیەتی لە ماڵ و ئەولاد هەمووی لێ وەرەگرینەوە و نابێ بە خاوەنی هیچی و خۆی بە تاقی تەنیا دێتە بەردەستمان. ئەوڕۆژەی ئێمە لە خوا ترسەکان کۆ ئەکەینەوە و بە کۆمەڵ کۆمەڵی پڕ قەدر و حورمەت ئەیانبەین بۆ لای خوا. ونسوق المجرمین الی جهنم وردا. تاوانبارەکانیش ئەدەینە بەر بۆ دۆزەخ و لێیانەخوڕین وەک گەلەێ ئاژەڵی تینوو کە ببرێ بۆ سەر ئاو. خوا ئاگای لە هەموو ئەو بەندانەی هەیە و دەستی بەسەرا گرتوون و بە ژمارە سەرژمێری خۆیان و کرداری کردوون. وکلهم آتیه یوم القیامة فردا. هەموویشیان ڕۆژی قیامەت یەکە یەکە دێنە حوزووری خودا. یا بۆیە لەسەر زمانی تۆ واتە لە ڕێگای تۆوە ناردوومانە بۆ خەڵک بۆ ئەوەی مژدەی پێ بدەی بە لەخوا ترسان و ئەو کەسانەی پێ بترسێنی کە کەللە ڕەق و سەخت گیرن لە دوژمنایەتیدا. وکم اهلکنا قبلهم من قرن عوقبەی کوڕی عامر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، لە صوففە بووین، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت هات بۆ ناومان، فەرمووی، کامتان حەز دەکەن کە هەموو ڕۆژێ بچن بۆ شیوی بطحان یان بڕۆن بۆ شیوی عەقیق لەوێ دوو وشتری مێینەی دووک ئەستوور بێننەوە بۆ خۆتان، بەبێ ئەوەی کە بەهۆی ئەوەوە تووشی تاوانێ ببن لەلای خودا یان تووشی دڵڕەنجاندنی کەسوکارتان ببن، وتمان قوربان ئەی پێغەمبەری خودا! هەموومان حەز دەکەین. فەرمووی دەسا هەریەکێ لە ئێوە هەر ڕۆژێ بڕوات بۆ مزگەوت لەوێ دوو ئایەت لە قورئان فێر ببێت کە نامەی خودای بەتوانا و مەزن و شکۆمەندە ئەوە لە دوو وشتر باشترە بۆی وە سێ ئایەت لە سێ وشتر باشترە بۆی هەروەها چوار ئایەت لە چوار وشتر باشترە بۆی ئیتر هەروا بیژمێرە زیاتری لە زیاتری باشترە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.